حەڤدە فەلەک چاو کوێر بێ سبەینێ ڕۆژی دیدەنی بەندیەکان بوو ئەوانەی کەسوکار دەهاتن بۆ لایان خۆشحاڵ بوون، ئەوانەی چاو لە ڕێ بوون و کەس بۆ لایان نەدەهات نیگەران و پەست دەبوون، خۆ ئەوانەی هەر کەس نەبووبێ بۆ لایان وەکوو شێتیان لێ دەهات. چونکە لە ڕۆژانی دیدەنی و سەرداندا خواردن و میوەی زۆریان دەهێنا، کاروباری ئاشخانا کەسات دەبوو. هەڵبەت لەو خواردن و میوانە بەشی ئەوانەش دەدرا کە کەس بۆ لایان نەدەهات. زیندە یەکێک بوو لەوانەی کە کەس بۆ لای نەدەهات، لەگەڵ ئەوەشا ڕۆژانی دیدەنی بۆ ئەو چاکتر بوو، لە ڕۆژانی پێشوو هەر کەسێک کە دەیویست شتێک بفرۆشێ و پارەی پێویست بوایە بە سۆراخی زیندەوە دەهات زیندە پارەیەکی زۆری پاشەکەوت کردبوو خەرج و مەسرەفی لە باڵای بەندیەکان بوو هەرچێکی دەستکەوتبا یان برادران پارەیەکیان دابا پێی بۆ سەوا و مامەڵە بەکاری دێنە کە شەو داهات زیندە کەمێ پشوویدا و بیری لە ئایندەی تاریک و ئاسمانی بێ ئەستێرەی ژیانی خۆی کردەوە لە گۆشەیەکدا دانیشت دەستی خستە ژێر چەنەی و چوو بووە ژێری دەنگی شاورەکەی بستە باڵا و بیر و خەیاڵاتی پشێوی خۆی تێکەڵ بە یەکدی بوون. دڵی گیرابوو، حەزی نەدەکرد مامووری سەرژمێری وا زوو بێ. دوای ڕۆیشتنی مامووری سەرژمێری زیندە دەبوایە چیڕۆک بگێڕێتەوە، کەچی ئەوشۆ تاقەتی چیڕۆکگێڕانەوەی نەبوو، بەڵام دەورانی گەردوون گوێ بە خواست و ئارەزووی کەس نادا. مامورە بستە باڵاکە هاتە ژوورەوە بەندیەکانی ژمارد و گوتی خوا هەمووتان ڕزگار بکە بەندیەکان وڵامیاندایەوە هەر بژی جەنابی سەرکار ڕۆژانی دیدەنی شی خواردنیش زۆری نەدەبرد چونکە هەر ئەو خواردنانەی میوانەکان لەگەڵ خۆیاندا دەیان هێنا لە ناوەندی سفرەکەدا دایان دەنا و پێکەوە دەیان خوارد کە سفرەکەیان کۆکردەوە سامی کە جاران لەبەر سینەماکاندا جاڕی دەدا، بە دەنگێکی گڕ هاواری کرد، برادەران ئامادەبن، زیندە دەیەوێت دەست پێ بکا، ئەوەی نایەت پەشیمانە. زیندە بە هێمنی و کزییەوە گوتی، برادەران، ئەوشۆ بمبوورن. ڕدێنسپی قاوشەکە گوتی، قسە مەکە، نابێ فێرکەران فێریان مەکە، فێریان دەکەی لەبیریان مەکە. نە بە گیانی ئێوە مەسەلە ناز و ماز نییە، بێ تاقەتم، دڵم تەنگە. پیرترین بەندی کە حەپسی ئەبەدی بوو گوتی. ناز مەکە و بە زمانی شیرین دەست پێ بکە. زیندە نەیتوانی چ قسەیەک بکا. هەستا هات لە ناوەندی ژوورەکەدا لە سەر کورسێک دانیشت و دەستی پێ کرد. برادەران، ئەوشۆ بەم شێوەیە دەست پێ دەکەم. فەلەک دەورانت بڕووخێ، چاوانت کوێر بێ. فەلەک بە ناهەق سوتمانیت خۆزیا هەرگیز نەدەهاتنە دنیاوە ئەی فەلەک بێوەفا بێویژدان چاوانت کوێر بێ خوایە بەندەکان کە هەموان تاسابوون محکومە پیرەکە گوتی بۆ جنێو بە فەلەک دەدەی هەموو خەتای خۆمانە کە لە قەلەبەختی خۆ دەدەین و ڕێی ڕاز ناگرین چەند جوانی گوتووە شاعیر تۆ کە پر لە ئەستێرەی بەختی خۆ دەکەی فەلەکی چی چاوەڕوانی چی لێ دەکەیت زیندە وەک ئەوەی شتێکی خۆشی بیرکەوتبێتەوە بە دەنگی بەرز پێکەنی و گوتی من لە وەستا سلێمانەوە فێربووم کە جنێو بە فەلەک بدەم هەر کاتێ پیاو دڵی تەنگ بوو وا باشترە کە یەک دوو جنێو بە فەلەک بدا تا داخی دڵی خۆی هەڵڕێژێ ئەو شۆ دەمەوێت سەرگوزشتە و بەسەرهاتی وەستا سلێمانتان بۆ باس بکەم بەندێکان تێک ڕاگوتیان بیڵێ گوێمان لێتە بەڵێ برادران وەختێ کاک حەسەن نسیحەت بەو دەردە چوو، ژنەکەی مێردی بە نێرە فیلێک کرد و منیان لەو خانووە دەرپەڕاند. ماتەڵ مابووم کە ئەو شتانەی کڕیبوو من بۆ کوێی بەرم، نەمدەزانی چی بکەم. ئەقدەسی بەستەزمان، ئەقدەسی خۆشەویست تر لە گیانم، بە سکی پڕەوە زۆربەی تفاقەکانی بۆ ماڵی خانمی گەورە برد. ئەوەکەی دیشم هەرزان فرۆش کرد، چونکە پارەم نەبوو خانوو بە کرێ بگرم. چوو بۆ کاروانسەرایەک کە لە دەرەوەی شار بوو. خاوەنەکەیم دەناسی تا ژوورێ بە کرێ بگرم. ژووری بەتاڵی نەبوو هەموو ژوورەکان پڕ بوون زۆر دڵتەنگ و نائومێد بووم خانچیەکە کە زۆری خۆشدەویستم ڕازی نەبوو بە دەستی بەتاڵ بگەڕێمەوە بردمیە لە یەکێک لە کرێنشینەکانی کە نێوی وەستا سلێمان بوو بوو بە زامنم کە لە ژوورەکەی ئەوە بژیم و بە دوو قۆڵی کرێکەی بدەین وەستا سلێمان پیرەمێردێکی چاک بوو حەکایەت و چیڕۆکی بە لەزەتی لەلا بوو. چیڕۆک و حەکایەتەکانی هێندە بە تام و چێژەوە دەگێڕایەوە کە پیاو هەر لە بیری نەچێتەوە. لە ژیانە زۆر شتی بینی بوو، ماوەیەکیش لە زیندانەکانە ژیا بوو. ڕاست یان درۆ، بە گەردەنی خۆی دەیگوت، بەهۆی مەسەلەی کرێکارییەوە چوومە زیندان. بۆ وێنە کاتێ کە کرێکارەکان بە دەستوری سەندیکای کرێکاران مانیان گرتووە، دەوڵەت ئەمیان گرتووە، بەندێ پیرەکە گوتی، گوتت نێوی چی بوو؟ وەستا سلێمان، بابی نێوی چی بوو؟ نازانم، بیرم نەماوە. سمێڵ زلێکی برۆپڕ بوو، قژی درێژ بوو. بەڵێ، خۆیەتی! ناسیمەوە چەند ساڵێک لەم ژوورەدا لەگەڵ مندا بوو هەندێ جاران پێکەوە قسانمان دەکرد پیاوێکی بەهۆش و فامیدە و سەرسەخت بوو بەڵێ ڕاستە خۆیەتی وەستە سلێمان هەمیشە جنێوی بە فەلەک دەدا خراپەیەکی لە هەر کەسێک دیبا دەستی بە جنێودانی فەلەک دەکرد فەلەک ڕۆژی خۆش نەبینی بە دەردی مفتەلابی کە دەرمانی نەبی منش ئەو کاتانە بەرپەرچیم دەدایە و دەمگوت بۆ جنێو بە فەلەک و زەوی و زەمانە دەدەی دەیگوت ئەگەر جنێو بە سەبابکارانی خراپە بدەم پۆلیس دەست بەجێ دەمگرن و لە زیندانم تون دەکەن بەڵام ئێستا لەگەڵ ئەوەشە کە دەزانن مەبەستم چێە حەقیان بەسەرمەوە نییە منیش دەتوانم هەرچیم لە دڵدایە هەڵی ڕێشم و کەمێ ئاسوو دەبم منیش لەو ڕۆژەوە هەمان فێڵی وەستە سلێمان بەکاردێنم هەمان قسەی خۆم دەکەم و هەم جنێو دەدەم و کەسی شەقی بەسەرمەوە نابێ بەڵێ برادران چاوی فەلەک شوێر بێ کە نەیتوانی ویساڵی من و ئەقدەست ببینێ ڕدێن سپی قاوشەکە گوتی ئەرێ بەڕاست ئەقدەس چی لێ هات من لە شەرمی خۆم و لە ترسوی خانمی گەورە ناچووم بۆ لای ئەقدەس کاغەزێکم بۆی نووسی و ئەدرسی کاروانسەراکەم دایە بەیانێکی زوو ئەقدەس بۆ کاروانسەراکە هات لەبەر دەرگادا یەکمان بینی بە کۆڵانەکانە کەوتینە ڕێ ڕەنجی تێک چوو بوو هەر ئەوەتە دەیتوانی بڕوە زۆر شەکەت و ناڕەحەت بوو گوتی خانمی گەورە دەری کردم وڕ و کاس بووم پرسیم بۆچی چونکە سکم گەورە بووە کەزانی سکم هەیە ئیدی دەری کردم نازانم چی بکەم ئەو چارەی لە من دەویست کە چەڵ دکتۆر بواە سەری خۆی دەرمان دەکرد وەلێ ناچار بووم بیرێکی لێ بکەمەوە خەتاباری هەوڵ و ئاخر من بووم باخچەیەکی بچووک لەوێ بوو ئەغدەسم برد و لەوێ دام ناوگوتم لێرە دانیشە تا من بچم ژوورێکت بۆ ئامادە بکەم لە پشت کاروانسەراکەوە هەندێ خانووی بچکۆڵە و پەڕپووت هەبوون کە کۆمەڵێک بۆ خۆیان دروستیان کردبوو خەدیجە ناوێک بە تاقی تەنیا لە یەکێک لەم خانوانەدا دەژیا چوومە لای خەدیجە و دەغیلی کەوتم کە بۆ ماوەیەک داڵدەی ئەقدەست بدا تا شوێنێ دەدۆزمەوە لەسەر کرێ و مەرجەکان ڕێککەوتین بە پەلە گەڕامەوە بۆ باخچەکە تا ئەقدەست بۆ لای خەدیجە خانم بەرم ئەقدەست داوای کرد و دوسێ سەعاتان لە باخچەکەدا پیاسە بکەین منیش لە خوام دەویست هەستا و کەوتینە ڕێ لە حەوشەیەکی گەورەدا جۆرەها یاری و فرۆشگا لە گڕا بوو، لەبەردەم فرۆشیارەکان دەوەستاین و سەیری بەزم و ڕەزمی یارییەکانمان دەکرد. بەزم و هەرایەک بوو هەر تەماشای بکەی. خاوەن سەکۆ و دوکانەکان کردبیان بە هەرایەک سەگ خاوەنی خۆی ناناسیەوە. لە یەکێک لە کەپرەکاندا هەزاران تفاقی وازیان بە دەزوو بە بن میچەکەوە هەڵواسیبوو. خەڵکی دوو لیرەیان دەدا و بە تفەنگی یاری تەقەیان دەکرد. هەر کەس بیتوانیایە لە دەزووەکان بدا، هەرچێکی پێوە هەڵواسرابا بۆ خۆی دەبوو. لە شوێنێکی دی پلیتی دوو ڕیاڵی هەبوو، هەر کەس پارەی دەدا، سەری داوێکی لە بەختی خۆی ڕادەکێشا و بە گوێرەی بەختی ئەو کەسە تفاقی یاری دەردەچوو. ئەقدەس گوتی، وەرە با ئێمەش بەختی خۆمان تاقی بکەینەوە. گوتم، ئەقدەس گیان، بەختی ئێمە تاقی بۆتەوە. ئیدی بۆ پارەکەمان بە فیڕۆ بدەین؟ قۆڵیم گرت و ڕۆیشتین، گەیشتینە جێیەک یاری فۆتبال بوو. خاوەن کەپرەکە هاواری دەکرد گۆڵێ بکە و دوو لیرە و نیو وەربگرە. خەریکی سەیرکردنی مردم بووین، لەپڕ چاوم بە ئاگاداریە کەوت، نووسرابوو پێویستمان بە گۆڵچیەکەیە. لە بێکاریدا سەرم دێشا، شەڕیش لە دەستبەتاڵی باشترە. هێندە بێزار بووم گەر بیان گوتبا پێویستمان بە فڕۆکەوانە دەست بەجێ خۆم دەناسان گوتم ئەقدەست گیان ها چییە تۆ دقیقەیەک لەسەر ئەو کورسیە دانیشە ئێستا دەگەڕێمەوە پرسی بۆ کوێ دەچی دەچم بەختی خۆم تاقی دەکەمەوە دەتەوێ بچی گۆڵ بکەی نا گۆڵچیەکیان دەوێ دەمەوێ بچم ببم بە گۆڵچی چما تا ئێستا یاری فۆتباڵت کردووە نا ئەی چۆن دەبی بە گۆڵچی شتێ دەکەم ئەمیشە ناسنامەی ناوێ دەچم دەڵێم گۆڵچیم سایە گاڵ دێنێ یا پەمۆ زۆر چاکە بڕۆ بزانم چی دەکەی شێرە پیاوی من ئاغدەست لەسەر کورسەکە دانیشت و من چوون بۆ لای خاوەن کەپرەکە مایکریفۆنێکی بەدەستەوە بوو پەیتا پەیدا جاری دەدا و بلیتی دەفرۆشت کە نۆرە هاتە سەر من پرسی چەند بلیتت گەرەکە گوتم من گۆڵچێکی باشم و هاتوم کار بکەم لە کام تیپ دایاریت کردووە لە تیپی شارەکەی خۆمان داوازیم کردووە خاوەن کەپرەکە گوتی با لە پێشەوە پێت بڵێم ئەم کارە زۆر زەحمەتە ئەگەر گۆڵچی باش نیت ئەوە بڕۆ بەڕی خۆتەوە ئەجینا هەم تۆ زەرەر دەکەیت هەم من گوتم هەوڵ خوا و دوایی بۆ ناڵم یەک تۆ بە گۆڵەکەدا ڕەت ببێ خاوەن کەپرەکە یەکێکی لە جێی خۆی دانا و خۆشی منی برد بۆ نێو چادرێک و گوتی زووکە خۆت داکەنە و جلی گۆڵچی لەبەر بکە دەبێ زۆر وریابی هەر گۆڵێکت لێ بکرێ دوو لیرانت لێ دەستێنم و هەر شووتێک بگریتەوە لیرەیەکت دەدەمێ گوتبم گوتم قوربان بۆچی کە گۆڵم لێ بکرێ دوو لیران بدەم و گۆڵێک بگرمەوە لیرەیەک وەربگرم گوتی ئاخر هەر کەسێک گۆڵ بکە دەبێت دوو لیرە و نیوی بدەمێ بلیتی هاتنە ژوورەوە بە لیرەیەەکە لیرەیەکیش لە تۆ وەردەگرم و خۆشم نیو لیرە زەرەر دەکەم گوتم باشە بە زیاد بێ دەست بەجێ خۆم ڕوت کردەوە لەو کاتەدا خەریکی لەبەرکردنی جلی گۆڵچێتی بووم کابرا ڕۆی و زۆر بەگەرمیەوە جاڕیدا خێراکەن هاوڵاتیانی ئازیز گەورەترین گۆڵچی وڵات لە خزمەتاندایە کەمال، بەنێوبانگترین گۆڵچی شارەکان لە نێوداری گۆڵەکەدایە و چاوەڕێی ئێوەیە، خێرا کەن بە لیرەیەک بەخت و توانای خۆت تاقی بکەوە، هەر گۆڵە دوو لیرە و نیو وەربگرە، تا من جلەکانم لەبەر کرد، بیست سی کەس بلیتیان کڕی و ئامادەی گۆڵکردن بوون، کە خۆم ئامادەکرد، کابرا دیسان هاتەوە نێو چادرەکە و گوتی، خۆت گورج کە، نەبادە گۆڵ بخۆی و ئابڕووی منیش بەری. مەترسە قوربان شارەزام. کابرا بردمی بۆ گۆڕەپانێک، دوو سێ گۆڵی تێدابوو، دوانیان گۆڵچیان هەبوو، وەلێ کەس ئامادە نەبوو لەو گۆڵانەدا خۆی بجەڕبێنێ. هەموو نۆرەیان گرتبوو کە لە گۆڵەکەی کەمالی بە نێو بانگترین گۆڵچی شارەکان خۆیان تاقی بکەنەوە. کە قەرەباڵغی یەکەمم بینی، ترسێکی وام لێ نیشت خەریک بوو شۆرتەکەم پیس بکەم. بە خۆم گوت، نەگبەت چیت دابوو لە گۆڵچێتی؟ لە ترسانا هەستم بە برسێتی کرد. بیرم کەوتەوە کە لە دوێنێوە نانم نەخواردووە. ڕەنگە بپرسن بۆچی؟ چونکە پارەم نەبوو سکم کەوتبووە قۆڕە قۆڕ. دەنگی کابراش وەکو ئاش لە سەرما دەنگی دەدایەوە و کەس تاکو ئێستا گۆڵی لە کەمال نەکردووە و کەماڵ بە نێوبانگترین گۆڵچی شارەکانە. وەرن تاقی بکەنەوە. تاقیکردنەوەی ئاسانە. لیرەیەک دەدەی ئەگەر گۆڵت کرد دوو لیرە و نیو وەردەگری. هەر دەڵێن لە وڵاتدا کار نییە. چ کارێ لەمە چاکترە؟ تا عەسر سەد گۆڵ بکەی دوو سەد و پەنجا لیرە وەردەگری. دوو سەد و پەنجا لیرە پارەیەکی کەم نییە. یاری دەستی پێکرد. گەنجێکی پێخاوس. تۆپەکەی لە بەرامبەر گۆڵەکە دانا و وردە وردە کشایەوە، دڵنیا بووم کە یارۆ ناتوانێت بە پێی پەتی لە تۆپەکە بدا، وەکو گۆڵچی ڕاستەقینە لە نێو داری گۆڵەکەدا هەڵبەز و دابەزم دەکرد و ئەولا و ئەولام دەکرد، سەیرم کرد یارۆ هاتە پێشەوە و پێی لە تۆپەکەدا، وەلێ تۆپەکەم هەر نەبینی، هێشتا هەر خەریکی هەڵبەز و دابەز بووم کە هاواری تەماشاکەران بەرز بووەوە، تڕحێو جەنابی گۆڵچی، کوێرە کوێر! کورە دەرپێکەت هەڵکێشە زانیم گۆڵ بووە بەڵام هەرچەند بە دوای تۆپەکەدا دەگەڕام نەمبینی بە جۆرێک کاس بوو بووم گوتم ئەم گۆڵم قبول نییە من هێشتا لە جێ خۆم نەوێستا بووم کوڕەی گەوج گوتی باشە یەکێکی دی دیسان تۆپەکەی دانایەوە کشایەوە شووتێکی وای لێدا تۆڕی پشدار گۆڵەکەی دڕاند منیش بۆ ئەوەی تۆپەکە بگرمەوە بە جۆرێک خۆم بە عەردی دادا ئانیشکو و ئەژنۆکانم هەموو بریندار بوون دووسێ کەس لە تەمەشاکەران وا دیار بوو دڵیان پێ سووتام گوێم لێ بوو دەیانگوت بەستە زمانە خۆی پارچە پارچە کرد کوڕەکە شووتێکی ئاجایەبی لێدا ها کوڕەکەی دوای ئەو هەر لە قەڵافەتێ دیار بوو کە یاریچێکی بنێو بانگە تۆپەکەی لەسەر خەتەکەدا ناگوتی سیرکە خاڵۆ پێشەوەی شوود لێ بدەم ئاگادارت دەکەمەوە دوایی نەڵێی قبوڵ نییە ها ئەوجا شوتێکی وای لە تۆپەکە دا هەر وەکو گولە تۆپی جەنگی بەرەو گۆڵەکە هات بە پەلە پڕوزێ خۆم لا دایە لاوە و هاوارم کرد ئاوت ئاوت ئاوت دەنگی پێکەنینی تەمەشاکەران بەرز بووە تۆپەکە هێشتا لە نێو گۆڵەکەدایە چۆن دەڵێی ئاوت چاوم ڕێشکە و پێشکەی دەکرد و ئیدی وڕ و کاس ببووم مشتەریەکانیش یەک لە دوای یەک شووتیان لێ دەدا جارێکیان کە دەمویست تۆپەکە بگرمەوە تۆپەکە بەردەم و چاوم کەوت و لەسەر عەردەکە تەخت بووم کاتێ چاوم کردەوە سەیرم کرد ئەقدەس بە دیارمەوە و خەریکە خوێنەکەی دەم و چاوم دەسڕێ هەستام کە ئەقدەس لەوێ بەرمە دەرێ یەکێک شووتی خۆی لێدا هاوارم کرد بابە مۆڵەتم دەم قبول نییە چەند کەسێک لە تەمەشاکەران پشگیریان کردم و گوتیان بەستە زمانە ورد و خاش بووە وازی لێ بێنن بەسەیری چمایەوە بەشەر نین یەکێک لە مشتریەکان بە ناڕزاییەوە گوتی حەز دەکا بانە چێتە نێو گۆڵەکە ئێمە بلیتمان کڕیوە و شووتی خۆمان لێ دەدەین ناچار بووم بگەڕێمەوە نێو گۆڵەکە بێ ناموسانە شووتی هێندە توندیان لێ دەدا ناوچی دەخست وردە وردە هەناسە بڕچێن پێکەوە دوا تۆپکە بەردەم و چاوم کەوت خوێن لە گوێچکەمەوە فوارەی کرد بردیانم بۆ چادرەکە کە دەرمانم بکەن دوای ئەوەی دەم و چاوم شد چوون بۆ لای کابرا کە حیساب بکەین یارۆ کاغەزێکی لەبەر دەممدانا و گوتی زۆر باش بوو ئافرین 65 تۆ بتگرتەوە 65 تۆ لە دوو لیرە دەکاتە 130 لیرە واتە تۆ 130 لیرەت لە لای منە کە ئەمەم بەرگوێ کەوت ماندوێتیم لە بیرنەما 120 لیرە پارەیەکی چاک بوو بە مردنیش زۆرە چ جایی بریندار بوون نازانم چۆن ئەم هەموو تۆپەم گرتبۆوە. ڕەنگە ئەوانە بووبن کە بەر دەم و چاوم کەوتبوون و چووبنە دەرێ. کابرا لە سەری ڕۆیی. سەد و هەشتا و پێنج گۆلت خواردووە. یەکێ سەر و لیرەیان لە بری دەدەی، واتە دەکاتە سەد و هەشتا و پێنج لیرە، جا سەد و هەشتا و پێنج لیرە سەد و بیست لێ دەرچێت دەمێنێتەوە پەنجا و پێنج لیرە، واتە دەبێتەوە پەنجا و پێنج لیرە بە من بدەی. کابرا لەسەری ڕۆی سەد و هەشتا و پێنج گۆلت خواردوە یەکی سەر و لیرەیان لەبری دەدەی واتە دەکاتە سەد و هەشتا و پێنج لیرە سەد و هەشتا و پێنج لیرە سەد و بیست لیرەی لێ دەرچێت دەمێنێتەوە پەنجا و پێنج لیرە واتە دەبێتەوە پەنجا و پێنج لیرە بە من بدەی چ قسەیەکم نەبوو کابرا پرسی حسابەکە تەواوە گوتم کە تۆ وا بڵێی هەڵبەتە تەواوە سبینێ باشتر هەوڵ دەدەم و قەرزەکە دەدەمەوە من پیاوێکی بەویژدانم کابرا گوتی منیش پیاوێکی بەویژدانم و ئێستا داوات لێ ناکەم ڕازیم سبینێ بیدەیتەوە کە ئەم قسەیەم بیست زاتم پەیدا کرد و گوتم قوربان گەر مەرحەمەت بکەی و پێنج لیرەشم بدەیتێ بەڵکو بچم شتێ بخۆم کابرا چارەی گرژ کرد و گوتی دوای ئەو هەموو زیانە هێشتا پێنج لیرەشت بدەمێ بەڵام وەک شتێ دڵی پێسووتام سێ لیرەی لە گیرفانی دەرێ ناو پێیدا هانێ سبەی زووتر وەرە بزانم چی دەکەی پارەکەم وەرگرت و لەگەڵ ئەقدەستدا بەرەو ماڵی خەدیجە خانم کەوتینەڕێ لە شەکەتیدا پێم ئاردی نەدەگرت لاقەکانم بە دوای خۆمدا بە چێژ دەکرد و بە زۆر بە دەم ئەقدەسەوە پێدەکەنیان. بە هەر حاڵێ بوو ئەقدەسم بە خەدیجە خانم ناساند و خۆم گەڕامەوە بۆ کاروانسەراکە. هەرکە گەیمە سەر جێگاکەم لەسەر ڕایەخەکەم کەوتم وەستا سلێمان پرسی ئەمە چییە بۆ وا لاتووە؟ بەسەرهاتەکەم بۆ وەستا سلێمان جێڕایە وەستا سلێمان گوتی ئەی فەلەکی ناچیزە یاخۆ دەورانت وەرگەڕێ سبەینێ بەیانی زوو چوومەوە بۆ باخچەکە هێشتا مشتەریەکان نەهاتبوون جلی گۆڵچیم لەبەر کرد و لە نێو گۆڵەکەدا وێستام کابراش دەستی بە جاڕدانی کردەوە گۆڵچی ناسراوی وڵات کە ماڵ فیداکار ئامادەیە خێراکەن گۆڵێ بکەن و دوو لیرە و نیو حەڵال بکەن لە تاو ماندوێتی و ئازاری سەر و دەست و سکم خۆم بە پێوە نەدەگرت لەگەڵ ئەوەشا بەسەر خۆمم نەدەهێنا ئەم لاو ئەو لام دەکرد بۆ ئەوەی پێمەوە دیار نەبێ مشتری وەکو مێروستان ڕژانە نێو گۆڕەپانەکەەوە هێندە قەرەباڵغ بوو بلیت بە قاچاق دەفرۆشرا تەماشاکاران لە نێوان خۆیاندا گرێویان لەسەر دەکردم چەند جارێک لەسەر من لە نێو خۆیاندا بوو بە شەڕیان ئەو عسرش کە بە سەر و گوێلاکی خوێناویەوە بۆ حیسابکردن دانیشتین سی لیرە بە کابرا قەرزارمامەوە دیسان پێنج لیرەی دامێ و ڕێککەوتین کە سبینێ باشتر هەوڵدەم و قەرزەکانم دەمەوە ئەم بەزما شەش ڕۆژ درێژەی کێشە ڕۆژی سی تا چل لیرە پتر قەرزار دەبوو. ڕۆژی شەشەم بە ئەندازەی نووکە دەرزیەک ساغایی لە لەشمان نەمابوو. بە ئاستم هەناسەم دەردەهات. ئێسقانەکانی دەست و پێ و سنگم یەک پارچە دەیان زریکان. سەیرم کرد فلانی کەری ئەمبارە نیم. گۆڵچیەکانی دی چەند جارێک گۆڕابوون منیش ئامادە بووم کابرا دەرم بکە و دەستم لە یەخە بکاتەوە وەڵێ ئەو ڕازی نەبوو. بەو پەڕی بێشەرمیەوە داوای 250 لیرەی دەکرد. بەم هۆیەوە بیرێکی باشم بەسەردا هات و لە دڵی خۆمدا گوتم گۆم تا قۆڵ بێ مەلەی خۆشە بڕیارمدا خۆم تێک نەدەم و هیچ تۆپێک نەگرمەوە تا کابرا خۆی ناچار بێ و دەرم بکە مشتریەکان پەیتا پەیدا گۆڵیان دەکرد و پارەیان لە یارۆ وەردەگرت تەنانەت هەندێک لە تۆپەکان کە لە دارەکەی دابا یا بیستایە بۆ ئاوت بڕە بەدەست دەمهێنایە و نێو گۆڵەکە تەماشاکاران چەپڵەیان لێ دەدا و هورایان دەکێشا. مشتەریەکان لەوان بە شەوق و زەوقتر بوون. هەر کەسە شتێکی دەگوت، بابە، گۆڵچیەکە جێژ بووە، نە بابە، بە ئەنقەست وا دەکا. کابرای خاوەن گۆڵ گەییە تینی. لە مایکریفۆنەکەوە هاواری کرد، هاووڵاتیانی ئازیز، سەبر بکەن، گۆڵ مەکەن، گۆڵەکان قبوڵ نییە، گۆڵی ژمارە دوو داخرا. ئەوجا یەکێکی بە شوێنم دانارد بچم بۆ نووسینگەکە. چوومە لای یارۆ. بردمیە ژێر چادرەکەوە و گوتی، هەرچیم لە لاتە گەردەنت ئازابێ بڕۆ و بەڕێی خۆتەوە ئیدی تۆم ناوێ خۆم جێل کرد و گوتم چما چی بووە قوربان بۆ قاوم دەدەی تازە خەریکە ڕادێن بڕۆ بڕۆ یاری بۆ پۆرت بکە قوربان ئاخر بە قەرزەکانم پاک بکەمەوە نامەوێ هیچم لێت ناوێ بڕۆیە خەم بەردە نابێ قوربان ئاخر من قوبول ناکەم شۆخی مەکە باش بوو زوو پێ حەسیام ئەجینا ماڵت وێران دەکردم قوربان دوای شەش ڕۆژان ڕەنج ئێستا بەدەستی بەتاڵ ڕوو لە کوێ بکەم بیست لیرەیەکی لە جانتاکەی دەرێ ناو پێی دام و گوتی ها ئەم بیست لیرەیەش بۆ خەرجی دوسێ ڕۆژت بڕۆ لە کۆڵم بەرەوە بەڵام ئەم فێڵە بە گۆڵچەکانی دینەڵێ ها پارەکەم لێ وەرگرت سوپاسم کرد و بەرەو کاروانسەراکە بەڕێکەوتم گوێم لێ بوو کابرا هێشتا لەسەر پارە هەر مشتومڕی بوو لەگەڵ مشتریەکان زیندە بێدەنگ بوو، هەناسەیەکی قوڵی هەڵکێشا و گوتی، بەڵێ برادەران، بەم چەشنە گۆڵچیەتیەکەشم کۆتایی هات، ئیدی لەو زەمانەوە جنێوەکانی وەستا سلێمانم بۆ ماوەتەوە. دەنگی شاوری بستەباڵا بەرز بۆوە، بەندیەکان بە یەک دەنگ گوتیان، فەلەک، کوێر بێت چاوانت، دەک زەلیل بی فەلەک، ئەی فەلەکی ناچیزە، بە خۆڕایی سوتاندمت،